فەرموون لەگەڵ ئەڵقەی دووەمی کتێبی هێنری کیسینگەر. ئەو تەحەدایانەی بەرەوڕووی ئەمریکا ئەبنەوە، وڵاتە یەکگرتووەکان خۆی لە جیهانێکدا بینیوەتەوە کە ئەزموونی مێژوویی ئەمریکا تەنها بەشێکی کەمی ئەو جیهانەیە، ئەوەتا چەمکی هاوسەنگی هێزەکانی ڕەتداوەتەوە، بەو پێیەی خۆی بە ئاسوودەیی کەوتۆتە نێوان دوو زەریای زەبەلاحەوە، کە پێی وابووە ئەتوانێ خۆی لە ململانێکانی نەتەوەکانی تر بەدوور بگرێ، یان ئەتوانێ لە ڕێی پێداگرتنی لەسەر چەسپاندنی بەها تایبەتیەکانی خۆی لەمەڕ دیموکراسی و مافی چارەی خۆنووسین ئاشتی لە جیهاندا بەرقەرار بکا. لە بەشێکی تردا بە دوور و درێژی لەو چەمکانە کۆڵمەوە، لێرەدا ئەوەندە بەسە ئاماژە بدرێ بەوەی ناکرێت تەنها یەک کەڵێشە بەسەر لێکدانەوە و شیکردنەوەی سیستەمی نوێی جیهاندا پیادە بکرێ. لە دنیای ئەمڕۆدا لانی کەم چوار سیستەمی نێودەوڵەتی شان بەشانی یەک هەن. نموونە مێژووییەکانی ئامریکان لە پەیوەندێکانی نێوان وڵاتە یەکگرتووەکان و ئەورووپای چوارچێوەی نێوەی ڕۆژاوای گۆی زەوی زۆر شیاوی پیادەکردنن. لێرەدا بە ڕوونی دیارە کە تێڕوانینی میتافیزیکیانە بۆ ئاشتی، ئەو تێڕوانینانەی لەسەر دێمۆکراسی و گەشەی ئابووری بیناکراوە، پەیوەندییەکی توندوتۆڵی بە بابەتەکەوە هەیە. وڵاتەکان دیموکراسین و کایەی ئابووری بەرەو بازاڕ هەنگاوەنێت و جەنگ بە خەیاڵی کەسدا نایە مەگەر لە لێوارە بیانییەکاندا کە دەکرێ ململانێی ئێتنیکییەکان هەڵیبجرسێنن. کێشەکانیش لە ڕێی جەنگەوە یان لە ڕێی هەڕەشەی هەڵگیرساندنی جەنگەوە چارەسەر ناکرێن. ئامادەکارییە سەربازییەکانیش تەنها وەک بەدەمەوەچوونی هەڕەشەگەلێکن کە لە ناوچەیەکی دەرەکییەوە کرێن، هەروەک ڕوویان لە نەتەوەکانی ناوچەی ئەتڵەنتیک، یان نیوەی ڕۆژاوای گۆی زەوی نییە. زلهێزەکانی ئاسیا کە بە قەبارە مەزنتر و لە دانیشتوانیشدا چڕترن لە نەتەوەکانی ئەوروپای سەدەی نۆزدەهەم، وەکو دوژمنی ستراتیژی مامەڵەی یەکترییەکەن. هند و چین و ژاپۆن و ڕووسیا، کۆریا و وڵاتانی تری باشووری ڕۆژهەڵاتی ئایسیاش ئەوەندەیان نەماوە بەو قافڵەیە بگەنەوە. هەریەکەیان وای دانێ کە ئەوانەی تر حەتمەن وەک بەرەیەک ئەتوانن هەڕەشە بن بۆ سەر ئاسایشی نەتەوەییان. جەنگ لە نێوان ئەو هێزانەدا لەسەر پێ نییە، بەڵام دووریش نییە. خەرجیی سەربازیش لە ئاسیادا لە برەودایە. لە بنەڕەتیشەوە ئەو خەرجییە بۆ خۆپاراستنە لە نەتەوەکانی تری ئاسیا خۆی، هەرچەندە هەندێک لە هەوڵە سەربازییەکانی چین پێشبینی هەڵایسانی جەنگێکی لێکرێ لەگەڵ وڵاتەیەکگرتووەکان لەسەر تایوان. بە هەمان شێوەی ئەوروپای سەدەی نۆزدەهەمیش ئاشتی ڕەنگە ماوەیەکی درێژ بخایەنێ، بەڵکوو زۆریش پێچێ وابێ، بەڵام هاوسەنگی هێزەکان ڕۆڵی سەرەکی لە پاراستنیدا ئەبینێ. ململانێکانی ڕۆژهەڵاتی ناوەڕاست زۆر لە ململانێکانی ئەوروپای سەدەی حەڤدەهەمە چن، چونکە ململانێی ئابووری نین وەک ئەوەی لە ناوچەی ئاتلانتیک و بەشی خۆراوای گۆی زەویدا هەن، یان ستراتیژی وەک ئەوەی لە ئاسیادا هەیە، بەڵکو ئایدۆلۆژی و ئایینین. بۆیە لێرە بنەماکانی وێستڤاڵ بۆ تیبلۆماسییەتی ئاشتی پیادە ناکرێ، کاتێکیش هەر هەوڵێکی سازش پەیوەندی بە مەسەلەی زوڵمێکی دیاریکراوەوە نابێ، بەڵکوو پەیوەندی بە شەرعییەت یان بگرە بە بوونی لایەنی بەرامبەرەوە ئەبێ، ئەوە لە ڕێ لائەبرێ. بۆیە هەوڵەکانی گەیشتن بە هەر سنوورێکی دیاریکراو بۆ ئەم چەشنە ململانێیانە، ئەگەرێکی زۆری هەیە بە پێچەوانەوە بکەونەوە. وەک سەرۆک کلنتۆن و ئیهود باراکی سەرەک وەزیران دوابەدوای کۆبوونەوەی لوتکەی کامپ دەیڤد لە هاوینی ساڵی دوو هەزار بەو ڕاستیە گەیشتن ئەوە بوو هەوڵی گەیشتن بە سازشێک لەبارەی مەسەلەی ئەو شوێنەی هەر لایەکیان بە شوێنی پیرۆزی خۆی ئەزانێ لە چارەی نووسرابوو ڕاستی ئەو هەڵوێستانەیان دەربخا کە ناتوانرێ بە یەک بگەیەنرێن. ئەو کیشوەرەی ڕابردوویەکی لە مێژووی ئەوروپادا نییە کیشوەری ئەفریکایە، هەرچەندە هەر چل و شەش وڵاتەکەی ئەو کیشوەرە خۆیان بە دیموکرات ناودەبەن، بەڵام سیاسەتەکانیان لەسەر بناغەی بنەمایەکی ئایدۆلۆژی یەکگرتوو بەڕێوە نابەن. چەمکێکی سەرتاپاگیریش لەبارەی هاوسەنگی هێزەوە بەسەر سیاسەتەکانی ئەفریکادا زاڵ نییە. کیشوەرەکە فراوانە و زۆریش لە دەوڵەتەکانی ئەوەندە دەستیان کورت دەڕوات ناتوانن قسە لەسەر هاوسەنگی هێز لە ئەفریکادا بکەن. لەگەڵ کۆتایی هاتنی جەنگی جیهانی دووهەمیش ڕکابەری نێوان زلهێزەکان لەسەر ئەفریکا نەما. لە هەمان کاتدا میراتی دەسەڵاتی ئیمپریالستی بەسەر ئەفریکادا ململانێیەکی ئەتنیکی شاردراوەی هەردەم ڕوو لە تەقینەوە و دواکەوتنێکی ترسناک و چەندین کێشەی تەندروستی نامرۆییانەی بەجێهێشتووە. ئەو سنوورانەی بۆ ئاسانکردنی دەسەڵاتی ئیمپریالستی لە کاتی خۆیدا کێشرابوون، هۆز و کۆمەڵە ئەتنیکیەکانیان لە یەک دابڕ کرد و چەندین ئاین و هۆزی جیاوازیان لە یەکەی ئیداری لاوەکیدا کۆکردەوە کە دواتر وەک دەوڵەتی سەربەخۆ سەریان هەڵدا بۆیە ئەفریکا چەندین جەنگی ناوخۆی دڕندانەی بەرهەمهێنا کە تەشەنەیان سەند و بوونە ململانێی نێودەوڵەتی، بێجگە لە دەرد و بەڵای وەها کە ویژدانی مرۆڤ ئەنجنەنجنەکەن. تەحەدایەک لەبەردەم کۆمەڵگا دیموکراسییەکاندا کە ئەویش ئەوەیە قەرەبووی مێژووییان بدەنەوە لەم کیشوەرەدا بەوەی، ڕێگایەک بدۆزنەوە بۆ یارمەتیدانی ئەفریکا تا بتوانێت بەشداری لە پرۆسەی گەشەی جیهاندا بکات. ئەرکێکیش لە ئەستۆی کۆمەڵگەی نێودەوڵەتیدایە کە ئەویش ئەوەیە کۆتایی بە ململانێ سیاسی و ئەتنیکیەکان بهێنێ یا هیچ نەبێ خاوتریان بکاتەوە. قووڵیی ئەو جیاوازییەی لە نێوان سیستەمە نێودەوڵەتییەکاندا هەیە و هەروەها هەمەجۆریان وا لەو وتووێژە کلاسیکەی ئەمریکا سەبارەت بە سیاسەتە دەرەکییەکانەکە تا ڕاددەیەک لە بابەتەکەوە دوور بێ، جا چ بەهاکان یان هێزی ئایدۆڵۆژی یان بیانووی مانەوە ئەو شتە بێ کە بە شێوەیەکی سەرەکی سیاسەتی دەرەکی ئەمریکا دیاری دەکا. دواجار ئەو سیاسەتە پەیوەستە بەو قۆناغە مێژووییەی سیستەمی نێودەوڵەتی تێدایە. سەبارەت بە سیاسەتی دەرەکی ئەمریکاش کە هەردەم لە هەوڵدایە کڵێشەیەکی ئەفسوناوی بدۆزێتەوە بۆ هەموو مەبەستێک لەبار بێ پێویستی تازە دەرکەوتووی ئایدۆلۆژیای وردبین و ستراتیژی درێژخایەن تەحەدایەکی تایبەتە کە تا ئێستا چارەسەر نەبووە. بۆ بەدبەختی سیاسەتە نێوخۆییەکان سیاسەتی دەرەکی ئەمریکا بە ئاراستەی پێچەوانەدا بن. کۆنگرێس تەنها یاسا بۆ تاکتیکەکانی سیاسەتی دەرەکی داناڕێژێ، بەڵکو هەوڵەدات یاسای ڕەفتارکردن لە ڕێی سزاوە بەسەر نەتەوەکانی تردا بسەپێنێ. زۆر نەتەوەش لە ئێستادا خۆیان لەژێر ڕکێفی ئەو سزایانەدا ئەبیننەوە. هەموو ئیدارە یەک لە دوای یەکەکانیش ملیان بۆ ئەم حاڵەت داداوە لەلایەکەوە وەک سازشێک بۆ ئەوەی ڕەزامەندی بۆ بەرنامەی تر بەدەست بهێنن لە لایەکی تریشەوە چونکە نەبوونی مەترسی دەرەکی ڕاستەوخۆ وهای کردووە سیاسەتە نێوخۆیەکان بایەخیان پتر بێ لە مامەڵەکردن لەگەڵ سیاسەتی دەرەکی بۆ یەکێک لە هەوڵی مانەوەدا بێ لەسەر گۆڕەپانی سیاسی ئەوەیش کە ڕەخنە گرە بیانیەکان بە تەقەلایەکی لە خۆباییانەوە و لە ڕاددە بەدەر متمانە بە خۆکردنی ئەمریکای ناوەبەن بۆ پاوانخوازی لە ڕاستیدا زیاتر ڕاییکردنی گروپەکانی فشاری ناوخۆیین. کە لە پێگەیەکدان تیشکیان بۆ دەخرێتە پرسە گرنگەکان و لەگەڵیدا بەڵێنی پشتگیریەدەن یان هەڕەشەی دژایەتیەکەن لە کاتی هەڵبژاردنەکاندا ئەو گروپانش پشتگیری لە کێشەکانی یەکتریەکەن بۆ ئەوەی لە پاشەڕۆژدا داواکاریەکانیان لە هەمان کاتدا میدیای دەم بە هاوار و هەردەم ئامادە خەریکە سیاسەتی دەرەکی یەکاتە بەشێک لە بەشەکانی کات بەسەربردننی گشتی کێبەرکێی توند لەسەر پۆلین کردن خولیایەکی قەیرانە کاتییەکانی لێ ئەکەوێتەوە و بە شێوەیەکی گشتی وەک گەمەیەکی ئەخلاقی نێوان چاکە و خراپە ئەیخاتە ڕوو گەمەیەک کە سەرەنجامێکی دیاریکراوی هەیە زۆر بە کەمیش ئەو گەمەیە تێکەڵ بە ڕەوتی تەحەدا مێژوویە درێژخایەنەکانە بێ هەر ئەوەندەش خرۆشی ئەو هەڵچوونە خاوە بێتەوە کەناڵەکانی میدیا ڕوو ئەکەنە ڕووداوی تری خرۆشێنەر ئەو کاتەی هەردوو قەیرانی کەندا و کۆسۆڤا یان کۆبوونەوە لوتکەکەی کەمپ دێڤید لە چڵۆپۆپۆدا بوون لەلایەن ڕۆژنامە و تەلەفزیۆنەکانەوە بە درێژایی 24 کاتژمێر ڕۆشناییان لەسەر بوو بەڵام لە دوای ئەوە هەتا ئێستا بایەخێکی ڕۆژانەی زۆر کەمیان پێدرێ تەنها مەگەر لە ساتەکانی هەڵکردنی چەند هوروژمێکدا لە کاتێکەوە بۆ کاتێکی تر هەرچەندە ئەو ڕێبازانەی لەسەر ئەو ڕووداوانە وەستاون بەردەوامن و هەندێکیشیان چەند بەبێ چارەسەر بمێننەوە ئیدارەکردنیان ئاڵۆزترەبێ. بەڵام قوڵترین هۆکاری ئەو دژوارییەی لە ساڵانی نەوەدەکانی سەدەی بیستەمدا ڕووبەڕووی ئەمریکا بووەوە، لە برەودانیدا بە ستراتیژێکی تۆکمە بۆ جیهان کە ڕۆڵی سەرەکی تێدا بگێڕێ، بوونی سێ نەوەی جیاوازی خاوەن سێ تێڕوانینی زۆر جیاواز بوو سەبارەت بە سیاسەتی دەرەکییەوە. کە هەرسێکیان لە ناو خۆیاندا مشت و مڕیان بوو لە سەر ڕۆڵی ئەمریکا. ئەو سێ هێزە دژەش بریتین لە، کۆنە جەنگاوەرەکانی شەڕی ساردی پەنجاکان و شەستەکانی سەدەی ڕابردوو، کە ئەیانەوێ لێهاتووییەکانی خۆیان لە گەڵ هەلومەرجی هەزارەی سێیەمدا بگونجێنن. هەروەها لایەنگرانی بزووتنەوەی ناڕەزایی لەسەر ڤێتنام کە لە هەوڵی ئەوەدان پەندە بەدەستکەوتووەکانی ڤێتنام بەسەر سیستەمی نوێی تازە دەرکەوتووی جیهاندا بسەپێنن، نەوەیەکی نوێش کە ئەو لە ئەزموونگەلێکەوە سەریان هەڵداوە ناتوانن بە ئاسانی لە چەمکەکانی نەوەی شەڕی سارد یان چەمکەکانی ناڕەزاییەکان بە ڕەوشی ڤێتنام بگەن. داڕێژەرانی ستراتیژی شەڕی سارد لە هەوڵی ئەوەدا بوون ململانێی نێوان زلهێزە ئەتۆمییەکان لە ڕێی سیاسەتی لە قاڵبدانی یەکێتی سۆڤیەتەوە بەڕێوە بەرن، ئەگەرچی نەوەی شەڕی ساردیش لە کێشە ناسیاسییەکان بێگا نەبوو. ئەوەتا پلانی مارشاڵ دواجار بە ئەندازەی ناتۆ بۆ پلانی سەرتاسەری بایەخی هەبوو. بەڵام سوور بوو لەسەر ئەوەی توخمێکی هێز لە پێکهاتەی سیاسەتی نێودەوڵەتیدا هەیە و ناکرێ لێی بقرتێنرێ. پێوەری کارایی ئەو توخمەش ئەوەیە کە تا چەند دەتوانرێ ڕێ لە پەلهاویشتنی سیاسی و سەربازیی سۆڤیەت بگرێ. داڕێژەرانی ستراتیژی شەڕی سارد بۆ ماوەیەکی کەم شڵەژاوی مێژوویی بیرکردنەوەی ئەمریکایان لە نێوان میتافیزیکیا و هێزدا کەمکردەوە، بگرە نەیانهێشت. چونکە لە جیهانێکدا دوو زلهێز کۆنترۆڵیان کردبێ، پێداویستییەکانی ئایدۆڵۆژیا و هاوسەنگی بەلای ئاوێتەبووندا لارەبنەوە. سیاسەتی دەرەکیش ئەبێتە گەمەیەکی سفری کە تیایدا دەستکەوتەکانی هەر لایەک بە زیان بۆ لایەکی تر دانرێ. شانبەشانی سیاسەتی لەقاڵبدانیش جوڵێنەری سەرەکی سیاسەتی دەرەکی دیپلۆماتی شەڕی سارد هەوڵی ئەوەیا دا هەردوو دوژمنە شکستخواردوەکە، ئەڵمانیا و ژاپۆن، وەک دوو ئەندامی خاوەن ئەندامێتی تەواو بگێڕێتەوە ناو سیستەمی جیهانی تازە دەرکەوتوو. ئەم ئەرکە نوێیەش سەبارەت بەو وڵاتانەی بەر لە کەمتر لە پێنج ساڵ خۆبەدەستەوەدانێکی بێ مەرجیان بەسەردا سەپێنرابوو، کارێکی دروست بوو لە لای نەوەیەک لەو سەرکردە ئەمریکیانەی سەرکەوتن بەسەر داتەپینە ئابووریە مەزنەکەی ساڵانی سییەکانی سەدەی بیستەم ئەو ئەزموونەی تۆکمە کردبوو کە دروستیکردبوون. ئەو نەوەیەی بەرەنگاریکردنی یەکێتی سۆڤیەتی سازەدا، سیاسەتی سەردەمی نوێیشی تاقی کردەوە کە فرانکلین ڕۆزفێلت هێنایە ئاراوە. ئەو سیاسەتەی پەنای بردە بەر ئارامیی سیاسی، بە پڕکردنەوەی کەلێنی نێوان پێشبینییەکانی ئەمریکا و واقعی ئابووری، لە سەردەمی جەنگی دووهەمی جیهانیشدا کە بە ناوی دیموکراسییەوە بەرپا کرا، هەمان نەوە باڵادەست بوو. ڤێتنام بوو کە درزی خستە جەستەی پێکەوە لکاوی ئایدۆلۆژیا و ستراتیژی. ئەو پێکەوە لکاویەی نیشانەی جیاکەرەوەی بیرکردنەوەی ئەو نەوەیەیە کە ئەمڕۆ بە ناوی نەوەی هەرە مەزنەوە ئەناسرێ. ئەگەرچی بنەماکانی جیاوازی ئامریکا هێشتا لە لایەن هەموو ئەوانەی بەشداری لە وتووێژە ناوخۆییەکاندا ئەکەن لەبارەی سیاسەتی دەرەکییەوە پێشگیری لێکرێ. بەڵام خەریکە سەپاندنی ئەو بنەمایانە بەسەر حاڵەتە دەرکپێکراوەکاندا مل بۆ ناکۆکییەکی قووڵ و بەردەوام کەچەکە. زۆر لەو ڕۆشنبیرانەی پێشتر پشتگیری سیاسەتی شەڕی ساردیانە کرد، پاش ئەوەی لە وەهمی ئەزموونی ڤێتنام ڕزگاربوون، یان لە گۆڕەپانی ستراتیژدانان کشاونەتەوە یان لە ناوەرۆکدا سیاسەتی دەرەکی ئامریکای پاش شەڕیان ڕەتداوەتەوە. ئیدارەی سەرۆک بیڵ کلنتۆنیش کە یەکەمین ئیدارەی ئەمریکا بوو ژمارەیەکی زۆر لەو کەسانەی لەخۆ گرتبوو کە لە سەردەمی ناڕەزایی بەرامبەر ڤێتنام دەرکەوتبوون وەها مامەڵەی شەڕی ساردیە کرد وەک ئەوەی بەدحاڵیبوونێک بووبێت و دەمارگیری ئامریکا کردبێتی بە جەنگێکی گەرمی نەپساوە بۆیە لە چەمکی بەرژەوەندی نەتەوەی هەڵگەڕانەوە و گومانیان بەرامبەر بە بەکارهێنانی هێز نیشاندا ئەگەر وەها پێناسە نەکرێ کە خزمەت بە هیچ ئامانجێکی خۆپەرستانەدا ناکا واتە ڕنگدانەوەی هیچ بەرژەوەندیەکی نەتەوەی ئەمریکا نییە لە زۆر هەڵوێست و زۆر شوێنیشدا بیڵ کڵنتۆن سەبارەت بە ڕەفتارەکانی ئەوانەی پێش خۆی داوای لێبووردنی ئەکرد و بە بێزرانەوە بە دەرەنجامی هەڵوێستەکانی شەڕی ساردی ناوە بردن. بەڵام شەڕی سارد وێڕای ڕوودانی چەند هەڵەیەک لە کاتی جێبەجێکردنیدا هەڵەی سیاسەت بوو. چونکە دوو پرسی قووڵی مانەوە و ئامانجی نەتەوەیی لەخۆ گرتبوو. مایەی گاڵتەجاڕیشە ئەو دەوڵەتانەی لە دێر زەمانەوە وەک بە یەک گەیاندنی بەرژەوەندیەکان مامەڵەیان لەگەڵ کاری دیپلۆماسیدا کردووە، لافلێدانیان بە خۆنەویستیەوە وەک جۆرێکی تایبەت لە هەڵوێست گۆڕین و بێ متمانەیی لێکداوەتەوە. ئاشکرایە کە وڵاتە یەکگرتوەکان ناتوانێت و ناشێت بگەڕێتەوە بۆ سیاسەتەکانی شەڕی سارد و بۆ دیپلۆماسیەتی سەدەی هەژدەهەم. جیهانی ئەمڕۆ زۆر ئاڵۆزترە، خاوەنی پەیڕەوێکی زۆر جیاوازتریشە، بەڵام لە توانایشیدا نییە بەرگەی سیاسەتی لە ئارەزوودا نوقمبوون بگرێ یان لافی چاکەخوازی لێ بدا لە سەردەمی ناڕەزاییدا. بە هەر حاڵ، ئەم دوو ڕێبازە فیکرییە کۆتایی سەردەمێک پێک دێنن کە ململانێکانی لە ئەقڵ دەرچوو بوون و ئەکادیمیایەک پێک دێنن بۆ نەوەی لە دایک بووی دوای ساڵی هەزار و نۆ سەد و شەست. ئەم نەوەیە کە تا ئێستا سەرکردەگەلێکی وەهای پیشان نەداوە کە بتوانن پابەند بوون بە سیاسەتێکی دەرەکی ڕێکوپێک و درێژخایەن ببووژێننەوە، بگرە زۆربەیان لە بنەڕەتەوە پرسیاری ئەوە ئەکەن کە ئایا پێویستیمان بە سیاسەتێکی دەرەکی هەیە؟ لەسەر ئاستی جیهانی ئابووری بە جیهانیبوونیشدا ئەم نەوەیە وەک چۆن با و باپیرانیان چاویان لەسەر کارفەرمانێکی میری بوو لە واشنگتن خۆیان چاویان لەسەر وۆڵ ستریت و دۆڵی سلیکۆنە، ئەمەش ڕەنگدانەوەی ئەوەیە کە کایەی ئابووری پرسی لە پێشینەیە نەک کایەی سیاسی، بەشێکی هۆکارەکەش ئەگەڕێتەوە بۆ دوودڵی لە ترنجانە ناو ئەرکێکی پڕ لە جەنجاڵی و دژواری، کە زۆر جاریش بە تێکشکانی ژیانی پیشەیی و زڕانی ناو ناتۆرە تەواوە بێ. نەوەی دوای شەڕی سارد زۆر گوێی بە مشتومڕەکانی پەیوەست بە جەنگی دوورگەکانی هیندی چینی نادا. بەو پێیەی زۆر ئاگاداری وردەکارییەکانی ئەو جەنگە نییە و لەت و قوسەکانیشی تێناگا، هەروەک هەست بە تاوانێکیش ناکات لەوەدا کە بڕوای بە ڕێبازی بەرژەوەندیی تایبەتی هێناوە، ئەو بەرژەوەندییەی لە گشت چالاکییە ئابوورییەکاندا و بە هەموو توانایەوە هەوڵی بە ئەنجام گەیاندنی ئەدا، ئەگەرچی زۆرجار بۆ ئاسوودەکردنی ویژدان داوای خۆنەویستی نەتەوەیی ئەکات. چونکە بەرهەمی سیستەمێکی فێرکاریشە کە هێندە مێژووی بە توندی وەرنەگرتووە. بۆیە تێڕوانینێکی سەرتاپاگیری نییە بۆ پرسە دەرەکیەکان. ملیش بۆ بیرۆکەی پەیوەندیەکی جیهانی بێمەترسی ئەدات وەک قەرەبوویەکی ئەو کێبەرکێ توندەی لە ژیانی خۆیدا تێیکەوتووە. لە ژینگەیەکی وەهایشدا شتێکی سروشتییە بڕوا بەوە بهێنرێ کە هەوڵدان بۆ بەرژەوەندی تایبەتی دواجار ئۆتۆماتیکی ئەبێتە هۆی ئاشتبوونەوەیەکی سیاسی لەسەر ئاستی جیهان و ئەبێتە هۆی بەدیهاتنی دیموکراسی. ئەم بیروباوەڕانە تەنها بۆیە شیاون چونکە مەترسییەکانی ڕوودانی جەنگێکی سەرتاسەری تا ڕاددەیەکی زۆر نەماون. لە جیهانێکی وەهاشدا سەرکردە ئامریکاییەکانی سەر بە نەوەی دوای شەڕی سارد ئیدی دەرچووی بزووتنەوەکانی ناڕەزایی بن یان کۆلێژەکانی بزنس، پێیان وایە کە ئەکرێ سیاسەتی دەرەکی ئامریکا وەک سیاسەتێکی ئابووری سەیر بکرێ، یان وا سەیر بکرێ کە ئەو سیاسەتە ئەرکی ئەوەیە بەها ئەمریکیەکان فێری شوێنەکانی تری جیهان بکا. سەیریش نییە کە کایەی دیپلۆماسی ئەمریکا لە دوای شەڕی ساردەوە پەیتا پەیتا ئەبێتە زنجیرەیەک پێشنیار لە مەڕ چۆنیەتی پابەندبوون بە ئەژندەی ئەمریکاوە. بەڵام بە جیهانی بوونی ئابووری جێی سیستەمی جیهانی ناگرێتەوە ئەگەرچی ئەکرێ بەشێکی گرنگ بێ لە پێکاتەکەی چونکە سەرکەوتنی ئابووری بە جیهانی بوو خۆی لە خۆیدا چەندین گرژی و ئاڵۆزی لێکەوێتەوە چ لە ناو خودی کۆمەڵگاکاندا یان لە نێوان کۆمەڵگا جیاوازەکاندا کە ئەوەش گوشارە خاتە سەر سەرکردایەتی سیاسی جیهان لەم دەمەشدا دەوڵەتە نەتەوە کە یەکەی لێپرسینەوەی سیاسییە لە زۆر شوێنی جیهاندا ملکەچی هەڵوەشانەوە و سەر لە نوێ گەڵاڵە بوونەوە ئەبێ بە یەکێک لەم دوو ئاقارەدا کە لە ڕواڵەتدا دژەن یان لە بەریەک هەڵوەشانەوە بۆ سەر ئاستی پێکهاتە ئیتنیکیەکان یان توانەوە لە ناو یەکەی ناوچەیی فراوانتردا. هەتا سەرکردە نیشتیمانیەکانی نەوەی دوای شەڕی ساردیش هەست بە نەنگی بکەن لە دانانی چەمکێک بۆ بەرژەوەندی نەتەوەی ڕووناکبیرانە کە لێبوردن ئامێز نەبێ، ئەوە لە بری شکۆی ئەخلاقی ئیفلیجی زیاتر ئەچننەوە. گومانیشی تێدا نییە کە هەر چەمکێکی بەرژەوەندی نەتەوەیی بۆ ئەوەی بە ڕاستی ئەمریکایی بێ، ئەبێ لە ژێر عەبای کەلەپووری دیموکراسی وڵات دەربچێت و بایەخ بە زیندەگی دیموکراسی بدا لە سەرتاسەری جیهانا، بەڵام ئەبێ لەگەڵ ئەوەدا وڵاتە یەکگرتووەکان بەهاکانی بگۆڕێ بۆ وەڵامی چەند پرسیارێکی سەخت، چییە ئەو شتەی ئەبێ ڕێ لە ڕوودانی بگرین لە پێناوی مانەوەماندا؟ بەبێ لەبەرچاوگردنی بڕی ئامرازە تەرخانکراوەکان، ئەو شتەیش چییە کە ئەبێ هەوڵی بێوچان بدەین بۆ بەئەنجام گەیاندنی لە پێناوی ئەوەی لەگەڵ خۆماندا ڕاستگۆ بین بەبێ لەبەرچاوگرتنی کەمیی ئەو هاودەنگییە نێودەوڵەتییەی بەدەست هاتووە تەنانەت ئەگەر ناچاریش بین بە تەنها کار بکەین؟